ئەرکی لە چاپدانی گەرتۆتە ئەستۆ بە هیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێ. خوشک و برایانی خۆشەویست، بیسەرانی بەڕێز هەموو کاتێکتان شاد. پەیوەندیەکان لەگەڵ کۆریا کۆریا بە درێژایی سەدەیەک بەلای کەمەوە وەک خاڵی گرژیەکانی قەیرانەکانی ئاسیا ماوەتەوە لە ساڵانی 1940-1950دا کوشتاری ڕوسیا و ژاپۆن لەسەر ئەوە هەڵایسا کە کامیان کۆریا بخەنە ژێر دەسەڵاتی خۆیانەوە لە ساڵی 1970دا ژاپۆن سربەخۆیی کۆریایی لەناوبرد دوای کۆتایی هاتنی داگیرکاری ژاپۆنیش لە ساڵی 1945 دا کۆریا لەسەر هێڵی پانی سیهشتەوە کرا بە دوو بەشەوە ئەویش ئەو کاتەی سۆڤێتەکان کم ئێڵ سۆنگیان هێنا بۆ دامەزراندنی ڕژێمێک کە دواتر دەرکەوت سەرکوتگەرترین ڕژێمی کۆمونستیە لە جیهاندا. لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا دا ئەو ڕژێمە جەنگێکی دڕندانەی هەڵگیرسان کە وڵاتە یەکگرتووەکان و کۆریای باشوور لەگەڵ هێزەکانی نەتەوە یەکگرتووەکان نەیانهێشت کۆمەنیستەکان دەست بەسەر کۆریای باشووردا بگرن. لەو بەروارەشەوە هێڵی پانی سی و هەشت نەگۆڕترین هێڵی بەشکردنە لە جیهاندا لە ڕووی ئایدۆڵۆژی و سیاسی و سەربازی و ئابوورییەوە. لە دوا ساڵی دەسەڵاتی کلنتۆندا مەسەلەی نیوەدورگەی کۆریا هاتەوە پێشەوە. کیم داو جۆنگی سەرۆکی کۆریای باشوور بانگهێشت کرا بۆ سەردانی بیۆنگ یانگی پایتەختی کۆریای باکوور. هەروەک دووهەمین ئەفسەری سەربازی کۆریای باکوور بانگهێشت کرا بۆ سەردانی واشنتۆن. مادلین ئۆلبرایتی وەزیری دەرەوەش سەردانی بیۆنگ یانگی کردەوە لە بەرامبەردا. ناکرێ ئەم ڕووداوە دراماتیکیانە ئەو ڕاستیە بشارنەوە کە گرژییەکانی نیوە دوورگەی کۆریا ڕەنگدانەوەی زنجیرەیەک کێشەی ئاڵۆز و بەیەکداچوون کە بە چەند سەرڕاوەشاندنێکی دراماتیکی چارەسەر ناکرێن. ئەم کێشانە ڕۆڵی ڕێژەیی هەریەک لە سیۆڵ و بیۆنگیانگ لەخۆ دەگرن بە تایبەتیش لێپرسراوی هەریەکەیان لەمەڕ پرۆسی یەکبوون ئەگەر ڕووبدا هەروەها سینناریۆ پێشبین کراوەکانی پێشکەوتنی کۆریای باکوور و ڕۆڵی ئەو هێزە دەرەکیانەی بایەخ بە مەسەلەکە دەن کە ژاپۆن و چین و ڕووسیا و وڵاتە یەکگرتووەکانیش ئەگرێتەوە و بوونی بەردەوامیی هێزەکانی ئامریکا لە کۆریای باشووردا کە کاریگەری قووڵیان بەسەر پاشەڕۆژی دۆخی سەربازی و سیاسیی وڵاتە یەکگرتووەکانەوە هەیە لە ئاسیادا چونکە پاشەڕۆژی بنکە ئامریکاییەکانی ئامریکا لە ژاپۆندا پشتیان بەو بوونە بەستووە هەموو ئەوانە لەخۆگرن. پاش دەرچوونی کۆریای باشوور، لە وێرانکارییەکانی جەنگی کۆریا پەیتا پەیتا پێشکەوت بەرەو دیموکراسیەکی ڕاستەقینە و گەیشتە بەر پێپیلکەی وەرچەرخان و ڕووە و وڵاتێکی پیشەسازی پێشکەوتووی خاوەنی توانایەکی گەشەسەندوو و کێبەرکێکردن لە بازاڕە جیهانیەکاندا. لە هەمان ماوەدا باکوور بوو بە وێنەیەکی شێوێنراوی دەوڵەتێکی ستالینی بە حوکمی ئەوەی بوو بە پۆلیسیترین وڵات لە جیهانی ئەمڕۆدا. ئابووریەکەی وێرانە، جیاوازی ئاستی گوزەرانیش لە نێوان باشوور و باکووردا هەرگیز نەبۆتە تەحەدایەکی ناوخۆیی بۆ ڕژێمی دیکتاتۆریی کۆریایی باکوور. چونکە ئەو ڕژێمە توانی دەمی میللەتەکەی ببەستێت و دەزگا ئەمنییەکانیشی بە دڕندەترین دەزگای ئەمنی دانرێن لە جیهاندا. پیشەسازی ڕوو لە نەمانی کۆریای باکووریش ناتوانێت لە بازاڕە جیهانیەکاندا کێبەرکێ بکات. هەروەک کشت و کاڵیشی بە ڕادەیەک وێران بووە کە وڵات گیرۆدەی نیمچە برسێتیەکی هەمیشەی بووە. بڕواش وهایە ساڵانە کۆتایی بە ژیانی دەیان هەزار کەس دەهێنێ و سەرجەم دانیشتوانیش بەهۆیەوە دووچاری بەدخۆراکی هاتوون بەو پێیەی کۆریای باکوور ڕێژەیەکی ئەوتۆی لە تێکڕای داهاتی نەتەوەی بۆ مەبەستی سەربازی تەرخان کردووە کە تا ئێستا شتی وەها نەبووە توانیوێتی هێزێکی مەزنی زرێپۆش و ژمارەیەکی زۆری تۆپ لە مەودای سیۆلی پایتەختی کۆریای باشووردا بڵاوە پێ بکات کە ئەتوانن کاولکارییەکی زۆر و سەدان هەزار قوربانی بێ ئەگەدەرکردنەوەی پێشوەخت بخەنەوە هەروەک توانیوێتی پیشەسازی چەک و موشەکی ئەتۆمی بکاتە ئامرازێکی سەرکەوتوو بۆ ئیبتیزازی نێودەوڵەتی. هەروەک کۆریای باکوور دراوی بیانی لە ڕێی ئەوەوە چنێتەوە کە مووشەک بە وڵاتانی دوژمن بە وڵاتە یەکگرتووەکان ئەفرۆشێت و ئیبتیزازی وڵاتە یەکگرتووەکان و ژاپۆن و کۆریای باشوور ئەکا بە هەڕەشەی بیناکردنی چەکی ئەتۆمی یان مووشەکی دوورهاوێژ ئەگەر بێت و تەکنۆڵۆژیای نوێی دەست نەکەوێت. ئامانجی دووری کۆریای باکوور ئەوە نەبووە بچێتە جەنگەوە چونکە بەرگەی ئەوە ناگرێ بەڵکو ئەوە بووە کە ورەی کۆریای باشوور دابەزێنێت و لە بایەخی پەیوەندەکانی بە وڵاتە یەکگرتووەکانەوە کەم بکاتەوە بەوەی ڕاستەوخۆ بچێتە وتوێژ لەگەڵ وڵاتە یەکگرتووەکاندا کە وڵاتە یەکگرتووەکان بە جیا لەگەڵ کۆریای باکووردا ئەنجامیدا، ژاپۆن و کۆریای باشوور قایل بوون بەوەی دوو وێستگەی ئەتۆمی بە ئاوی قورس بۆ کۆریای باکوور دابمەزرێنن. هەروەها ڕەزامەندی وڵاتە یەکگرتووەکان لەسەر ئەوەی سووتەمەنی بگەیەنێتە کارگەکانی بەرهەمهێنانی وزە لە کۆریای باکووردا بەرامبەر هەڵپەساردنی بەرنامەی ئەتۆمی نەک دەستبەرداربوونی. هەرچەندە مەبەستیش لەو سەودایە بەشداریکردن بوو لە سنووردانان بۆ بڵاوبوونەوەی چەکی ئەتۆمی، بەڵام ڕەنگە کاریگەریەکەی پێچەوانە بووبێ، چونکە ڕەنگە ئەوە وڵاتانی تری شەڕەنگێزی هاندابێ دەرگایان بۆ بەرنامەی ئەتۆمی واڵا کردبێ بۆ ئەوەی هەمان نرخیان چنگ بکەوێ. ڕەنگیشە ئەو سەودایە لایەنی دیکەی کێشەی ئەتۆمی کۆریای باکووری خێرا کردبێ. چونکە دوایی ماوەیەکی کەم کۆریای باکوور تاقیکردنەوەیەکی لەسەر مووشەکێکی دوورهاوێژ ئەنجامدا کە بە ئاسمانی ژاپۆندا تێپەڕی بە بیانووی ئەوەی کە ئەیەوێ بۆشایی واتە فەزا بپشکنێ ئەمەش قۆناغێکی نوێی لە دانوستان لێکەوتەوە و وای لە مادلین ئۆلبرایتی وەزیری دەرەوەی کرد سەردانی بیۆنگ یانگ بکە بۆ ئەوەی نرخی ڕاگررتنی ئەو بەرنمەیە بزانێت. ڕەنگە وازهێنانی سەرۆک کلنتۆنیش لە سەردانێکی بیۆنگیانگ لە دوا مانگی مانەوەیدا لە کۆشتی سپی کە مەبەست لێی بەدوادا چوونی ئەو سیاسەتی ئاڵشتە بوو لە ڕێی پێشنیارێکیەوە سەبارەت بە بەخشینی بەناو تەکنۆلۆژیای موشکی زانستی بەرامبەر وازهێنانی کۆریا لە بەرنمەی بەناو سەربازی بەشێکی ئەو نرخە سیاسیە بوو بێ دانوستانەکان لەگەڵ کۆریای باکووردان نەبوونە هۆی ڕاگررتنی بەرهەمهێنانی پلۆتۆنیۆم لەلایەن ئەو وڵاتەوە بەڵام ڕەنگە نرخەکەی ئەوە بێ کە پاشە ڕۆژی کۆریا ڕاستەوخۆ لەگەڵ بیانگیانگدا و بە دوور لە سیۆڵ یەکلایی بکرێتەوە دواتر دوو ڕوودا و ڕوویاندا کە سەرنجان بەلای خۆیاندا ڕاکێشە هانی هاوکاری ئابووری و بەیەکگەیاندنەوەی خێزانەکان و ئاڵوگۆڕی دیکەیدا، بە هاوسەنگی لەگەڵ پەیوەندییەکانی وڵاتە یەکگرتووەکان بە باکوورەوە. بەڵام ئەوە مەسەلەی ناوەرۆکی ئەو پەیوەندیانەی یەکلایی نەکردەوە، چونکە کاتێک کیم جۆنگ ئێلی فەرمانڕەوای کۆریای باکوور، کیم داو جۆنگی سەرۆکی کۆریای باشووری بانگهێشت کرد، بۆ سەردانی بیۆنگیانگ لە هاوینی ساڵی دوو هەزار، کونی لافاوەکە بەر بوو، ئەوە بوو هەرچەند کیم داو جۆنگ بێجگە لە چەند بەڵێنێکی کیم جۆنگ ئێڵ بەوەی سەردانی ئەکاتەوە و چەند دەرفەتێکی سنوورداری بە یەکگەیاندنەوەی خێزانەکان هیچی تری چنگ نەکەوت، بەڵام جیهانی دەرەکی بەخێرهاتنی ئەو گۆڕانکارییەیان کرد کە لە شێوە ئاخافتنی کۆریای باکووردا وەک مژدەهێنەری هەڵاتنی سەردەمێکی نوێ دەرکەوت هەروەک بە گەرمی بەخێراتنی دووهەمین لێپرسراوی گەورەی کۆریای باکوور کرا لە کاتی پێشوازیکردنیدا لە نووسینگەی سپی و نیوەڕۆ خوانێکی ڕەسمی بۆ سازدرا. چەند هەفتەیەک دوای ئەو دیدارانە مادلین ئۆلبرایت چوو بۆ بیۆنگ یانگی پایتەخت و لەوێ بەشداری ئەو ئاهەنگە مەزنەی کرد کە بۆ پەنجا و پێنجەمین ساڵیادی پارتی کرێکارانی کۆریا ڕێگەخرا وڵاتانی تریش کە ئەترسان لە قافڵەکە بەجێ بمێنن کەوتنە پێش بڕکێ کردنەوەی کەناڵەکانی پەیوەندی لەگەڵ بیۆنگ یانگدا. ڕەنگە ئەم هەڵپە بە کۆمەڵە بۆ سازدانی دانوستانی ڕاستەوخۆ لەگەڵ بیۆنگ یانگ ئەنجامی گاڵتەجاڕی لێکەوتبێتەوە، ئەویش ئەوەیە تەمای خستە بەردەم کیم جۆنگ ئێڵ بگەڕێتەوە بۆ سیاسەتی پێشووی لەمەڕ دابڕکردنی سیۆل، چونکە ڕەنگە گەیشتبێتە دەرەنجامێک کە چیتر پێویستی بە دانوستانی ڕاستەوخۆ نەماوە لە ئازاری ساڵی 2001دا سەرۆک حکوومەتەکانی یەکێتی ئەوروپا دەست پێشخەریکی دیپلۆماسیان ڕاگەیاند بۆ پڕکردنەوەی بەناو ئەو کەلێنەی سیاسەتی تۆند ڕەوانەی ئەمریکا بەجێ هێشتە بوو هەروەک وەزیری دەرەوەی سوید گوتی کە وڵاتەکەی سەرۆکی ئەو خولەی یەکێتی ئەوروپا بوو. ئەبێ بیر لەوە بکەنەوە کە ئایە سیاسەتەکەیان ئەنجامی پێچەوانەی نیازە ئاشکرا کراوەکانیانی لێ ناکەوێتەوە؟ ئایە پەیوەندی دیپلۆماسی ئەبێتە هۆی گۆڕینی ڕژێمی کۆمەنستی سەرکوتکەر بۆ سیاسەتی ڕازیکردن؟ یان ئایە ئەوە هانی بیۆنگ یانگ ئەدات داوای یارمەتی ئابوری بکا ئەگەر شێوەی ئاخافتنی بگۆڕێ ئەگەر سەرکەوتوش بوو؟ ئایە ئارەزوی ئەوە لە دەسەدا کە دانوستانی ڕاستەوخۆ ئەنجام بدا لەگەڵ سیۆڵ دەربارەی یەکبونی کۆریا و لەگەڵ وڵاتە یەکگرتوەکان دەربارەی بەرنامەی مووشەکەکانی بەمەش هەماهەنگی لە نێوان استراتیژی ئەمریکا و استراتیژی کۆریای باشووردا پێویستە ناکرێ نە ئەمریکا و نە کۆریای باشوور و نەیەکێتی ئەوروپا کۆمەکی ڕژێمی دەسەڵاتداری بیۆنگیان بکەن یان هانی سیاسەتە سربازیە ئیبتیزازیەکەی بدەن تەنها لەبەرەوەی گوێیان لە شێوە زمانە ناسکەکەی بووە. ئەبێ برەودان بە پەیوەندیەکان لەگەڵ بیۆنگیانگدا پشت بە پێوەرگەلێکی ڕوون ببەستێ کە لە ڕێیەوە بتوانرێ ڕادەی پێشکەوتن بپێورێ وەکەوەی لە نێوان وڵاتە یەکگرتووەکان و کۆماری ئاڵمانی فیدراڵدا ڕوویدا کاتێک پرۆسەی ئاشتبوونەوەی نێوان هەردوو ئەڵمانیای ڕۆژهەڵات و ڕۆژاوا کە ساڵی هەزار و نۆ سەد و شەست و نۆ دەستی پێکرد، سەرکەوتووانە بە چەند گەرەنتییەکی تایبەت بە دۆخی بەرلینەوە گرێدرا. ئەبێ ئەم مەرجانە ئاڵوگۆڕێکی فراوانتری بە یەکگەیشتنەکانی خێزانەکانی لەخۆ بگرێ وەک ئەوەی لە ئێستادا هەیە، هەروەک ئەبێ قەبارەی هێزە سەربازییەکان بە درێژایی هێڵی پانی سی و هەشت کەم بکرێتەوە و بە ڕاشکاوی بەدەستهێنانی چەکی ئەتۆمی لە هەردوو لاوە ڕسوا بکرێ. ئەبێ وازیش لەو سەودایە بهێنرێ کە چەکی ئەتۆمی بگۆڕدرێتەوە بەوەی ناویان لێناوە تەکنۆلۆژیای زانستی. چونکە ئەم تەکنۆلۆژیایانە لە بەکارهێناندا دووسەرەن و هاندەرێکن بۆ وڵاتانی دوژمن کە هەمان ڕێبازی ئیبتیزازی بگرنەبەر لە هەمان کاتدا ئەبێ سیۆڵ و واشنگتۆن کراوە بن ئەگەر لە ڕەفتارەکانی کۆریای باکووردا بەڵگەیەک دەرکەوت دەربارەی ئەوەی ئەو وڵاتە هەوڵەدا لە سیاسەتەکانی دەوڵەتی شەڕەنگێز دوور بکەوێتەوە لەوا قارەشدا ئەبێ قسە و کردەوە یەک بن. ئیدارە بە دوای یەک داهاتووەکانی ئامریکا دوو بنەمایان گرتووە بە سەباتەوە، یەکەمیان ئەوەیە کە هاوپەیمانی ئامریکا و کۆریای باشوور کلیلی سەقامگیری نیوەدورگەی کۆریایە، کلیلی برەودانیش بە پەیوەندیەکان لەگەڵ بیۆنگیانگدا بە پێشخستنی پەیوەندیەکانی کۆریای باکوور بە باشوورەوە لە ڕێی دانوستانی دوو قۆریەوە گرێدراوە. لەم کەشە نوێیەدا کە باڵی بەسەر کۆریادا کێشاوە، بەرژەوەندی وڵاتە یەکگرتووەکان هەر لەوەدایە کە هانی کۆریای باشوور بدا ڕۆڵی پێشڕەوی لە دانوستانەکانی نێوان هەردوو کۆریادا بگێڕێ نەک خۆی جێی ئەو بگرێتەوە. بیۆنگ یانگیش ئەبێ وە بزانێ کە ڕێگای بەرەو واشنتۆن بە سیۆڵدا تێپەڕێت و ڕێگایەکی تری پێچاوپێچ لە ئارادا نییە. ئەگەر ئەم ئەرکە لە پێشانەش پێچەوانە بکرێنەوە ئەوە وردە وردە ڕۆڵی کۆریای باشوور پەراوێزەخرێ ڕەنگە کۆریای باکوور کۆمەکی ئابووری دەستەبەر بکە لە کۆریای باشوور یان لە ڕێی ئەوەوە نا بەڵکو لە وڵات گەلێکی دەرەکیەوە کە سەرەتا تێەکەن بۆ بشڕینی پێگەیەکی باشتر لای بیۆنگیانگ هەر ئاشتبوونەوەیەکیش لەگەڵ بیۆنگیانگ پێش ئاشتبوونەوەی هەردوو کۆریا ئەشێ مەترسی ئەوەی لێبکرێ کە ببێتە هۆی چەقبەستنی هەڵوێستی بیۆنگیانگ بەرامبەر کۆریای باشوور و دابەزینی ورەی سیۆڵ لەو کاتەشدا کە پێداویستیە کورتخایەنەکانی خولی هەڵبژاردنەکانی کۆریا ڕێگایەکی بە حەماسەتر ئەسەپێنن. ڕاگرتنی دڵی کۆریای باشوور لەلایەن ئەمریکاوە لەو کێشانەدا کە کاریگەریان هەیە بەسەر پەیوەندیە سیاسی و ئابووریەکانەوە و بەسەر پەیوەندیە ڕاستەوخۆکانی لەگەڵ کۆریای باکووردا تەنها لە حاڵەتێکدا ئەگەری سەرکەوتنی هەمیشەیی هەیە کە سیۆڵ لە لێپرسراویە جیهانیەکانی واشنتۆن تێبگە. نابێ سەرکردەکانی کۆریای باشوور خۆیان وەک وتەبێژی ڕەسمی سەیر بکەن لە مەسەلەکانی پەیوەست بە گواستنەوەی تەکنەڵۆژیای سەربازی و تەکنەڵۆژیای دووسەرە لە بەکارهێناندا بەرەو باکوور هەروەک نابێ هێرش بکەنە سەر بەرنامە سەربازیە سەرەکیەکانی ئەمریکا وەک بەرنامەی بەرگری بە موشک. لەم ڕوەوە ئەبێ ئەمریکا ئەوە لەیاد نەکا کە کۆریا خاڵی یەکتر بڕینی بەرژەوەندیەکانی زۆرێک لە هێزە سەرەکیەکانە چونکە نە چین و نە ژاپۆن ئەوەندە تامەزرۆی یەکگرتنەوەی خێرایی کۆریا نین بەتایبەتیش کە کۆریای یەکگرت و تەکنۆلۆژای موشەکی و ئەتۆمی کۆریای باکوری بۆ بەجێ ئەمێنێ لەبەرەوەی هەردووکیان یادەوەریی زیندوویان هەیە سەبارەت بەو پرۆسەی لەشکرکێشییانەی لە خاکی کۆریاوە کراوەتە سەر زەویەکانیان. پەکین ترسی خۆی هەیە لە کاریگەرییە نەتەوەییەکانی کۆریا بەسەر کەمینە کۆرییەکانی مانشوریاوە. ژاپۆنیش لە لای خۆیەوە بەشی زۆرتری بۆ هێشتنەوەی حاڵەتی ئێستای کۆریا ڕێگای بە بوونی بنکەی سەربازی ئەمریکا داوە لەسەر خاکی خۆی. لەوەش ئەترسێ کە کۆریا یەکیەکگرتوو گەلەکەی لە ڕێی وروژاندنی ڕقی لە ژاپۆن کۆبکاتەوە بەوەش چینیش و ژاپۆنیش پێیان باشترە هەنگاوە دیپلۆماسیەکانی کۆریا لەسەر خۆ بن هەرچەندە ڕژێمی دەسەڵاتداری بێۆنگیانگیان بەلاوە پەسەند نییە. لەبەرم هۆیانە واشنتۆن پێویستی بەوەیە پەیوەندی بە هەموو ئەو لایەنانەوە بمێنێ کە دەستیان لە مەسلەی کۆریادا هەیە بە تایبەتیش ژاپۆن بێجگەل لە چین و ڕوسیاش کۆریا دراوسەیەکی وهای نییە بتوانێ سوود لە ئاشوبی سەربازی ببینێ کە لە نیمچە دورگەکەدا ڕووبدا. ئەگەرچی جیاوازیش هەبێ لەبارەی سروشت و خێرایی ئەو پێشکەوتنەوە کە پێویستە کەسیش ئارەزووی ڕوودانی شۆڕشی کتوپڕ ناکا ئەکرێ هەنگاوی یەکەمیش هاوکاری نێوان هەر چوار ئەو هێزە بێ کە زیاتر بایەخ بە پاشەڕۆژی کۆریادەن. بە مەبەستی سنووردانان بۆ ئەو شێوازی ئیبتیزازەی کۆریای باکوور ئەیگرێتە بەر سەبارەت بە چەکە کۆکوژەکانی. بەبێ لەبەرچاوگرتنی جیاوازیەکانیشیان هیچ کام لە هێزە پەیوەندیدارەکان ئارەزووی ئەوە ناکەن بە کێش بکرێن بۆ ململانێیەک لەسەر ڕێوشوێنەکانی ڕێگرتن لە بڵاوبوونەوەی چەکی ئەتۆمی، کە ئەتوانن بە گرتنەبەری هەڵوێستی هاوبەش خۆیانی لێ لابدەن. ڕاوێژ بە یەکتری کردنیش پێویستە، چونکە بێجگە لە مانەوەی ڕژێمی بیۆنگیان یان هەرەسهێنانی ئەگەری تریش هەن. ئەو وڵاتانەی بە مەسلەی یەکگرتنەوەی کۆریا خۆشحاڵ نین ئەتوانن هانی حکوومەتێکی میان ڕەوتر بدەن لە بیۆنگ یانگدا لەگەڵ ئەوەدا کە ئەوەیان لا پەسەندتر بێ کە لە سیۆڵ جیابێ بەڵام لە جیهانی ڕاستەقینەدا ئەم ڕێگایەنە کەمن چونکە هەر حکوومەتێکی دیموکراتی لە کۆریای باکووردا هەوڵی یەکگرتنەوەدا هەر حکوومەتێکی ئۆتۆکراتیش تەنگژەکانی ئێستا دووبارەکاتەوە لە کۆتاییشدا ناتوانرێ بە هۆکاری دەرەکی، کۆریا بە بەشکراوی بهێڵرێتەوە وەک ئەوەی لە ئەڵمانیا ڕوویدا. بێگومان ڕەنگە ڕژێمی کۆریای باکوور وەک ئەڵمانیای ڕۆژهەڵات هەرەس بێنێ، چونکە کێم جۆنگ ئێڵ دەسەڵاتی بەسەر ڕووداوەکاندا نەماوە. ڕەنگەش ئەوەش لە زۆر ڕووەوە مێردەزمەی سیۆڵ بووبێ، چونکە یەکبوونی کۆریا ئەگەر بە خێرایی ڕووبدا، ئەوە وەها کە ئەو کێشە گەورانەی ئەڵمانیا لە ماوەی دە ساڵدا دووچاریان هاتبوو بچووک بنوێنن. چونکە ڕێژەی دانیشتوان لە ڕۆژاوای ئەڵمانیاوە بۆ ڕۆژهەڵاتی نزیکەی سێ بۆ یەک بوو لە کۆریادا نزیکەی دوو بۆ یەکە ڕێژەی تاکیش لە تێکڕای داهاتی ناوخۆ لە ئەڵمانیادا نزیکەی دوو بۆ یەک بوو، بەڵام لە کۆریا نزیکی دە بۆ یەکەبێتەوە. ئەمەش ئەوە ئەگەیەنێ کە تەحەدای ئابووری یەکگرتنەوەی کۆریا زۆر کارەسەتاویتر ئەبێ لەوەی لە ئەڵمانیا ڕوویدا. لەم خاڵەدا ئەو چوار هێزە دەرەکیە وڵاتە یەکگرتوەکان و ڕوسیا و ژاپۆن و چین پێویستیان بەوەیە کە لە کاتێکدا هەردوو کۆریا ڕێوشوێنە ناوخۆییەکان تاوتوێکەن کە لەو ڕۆشوێنانەچن کە بەر لە یەکگرتنەوەی ئەڵمانیا بەڕێوە چوون ئەمان وتوێژ لەبارەی ڕەوشی ناوخۆی کۆریاوە بکەن. سەبارەت بە وڵاتە یەکگرتوەکان هیچ شتێک نییە وای لێ بکات دژی یەکگرتنەوەی کۆریا بێ یان دژی نەبێ بەڵام گرەوەکە لە لای وڵاتە یەکگرتوەکان لە پاشە ڕۆژی کۆریا گەورەترە چونکە پاشە ڕۆژی ئاسیا لەسەر ئەوە ئەوەستێ کە هێزە ئامریکاییەکانی هێری پانی سیهشت چیان بەسەر دێ. لە کاتێکیشدا سەرۆکی کۆریای باشوور لە زاری کینگ جۆنگ ئێڵەوە ئەڵێ کە دانوستانەکانی نێوان هەردوو کۆریا بە هەرچییەک بگەن، ئەو مانەوەی هێزە ئامریکاییەکانی بەلاوە باشە. ئەمە گەرەنتێکی وەها نییە بتوانرێ سیاسەتێکی دوورخایەنی لەسەر بینا بکرێ. هەروەک پاشەڕۆژی هێزە ئامریکاییەکانی کۆریا تەنها پشتی بە سەرکردە کۆریاییەکان نەبەستووە. لەگەڵ کەمبوونەوەی گرژییەکانیشدا ڕەنگە بوونی سەربازی ئەمریکا ببێتە هۆی ناکۆکی زۆر لەناو کۆریای باشووردا بەبێ ڕەچاوکردنی ئەوەی کێ سەرۆکە. لەگەڵ کۆچکردنی ئەو هێزانەش پاشەڕۆژی بنکە ئەمریکاییەکانی ژاپۆن ئەبێتە جێی گومان. ئەگەر هێزە ئەمریکاییەکانیش ئەمسەر و ئەوسەری ئاسیا بەجێبێڵن، ڕەوشێکی ئەمنی تەواو تازە و لە سەروو هەموو شتێکەوە ڕەوشێکی سیاسی لە سەرانسەری کیشوەرەکەدا دێتە گۆڕێ. ئەگەر ئەوەش ڕووبدا ئەوە گۆڕانکاری پۆزەتیفانەی نیمچە دورگەی کۆریا ئەبێتە هۆی گەڕانی سیۆڵ و تۆکیۆ بە دوای سیاسەتی بەرگری سربەخۆدا و برەوسەندنی ڕۆحی نەتەوەیی لە هەریەک لە ژاپۆن و چین و کۆریادا. ڕەنگیشە وڵاتەیەکگرتووەکان نەتوانێ ئەو مەیلانە ڕاگرێ بەڵام ئەبێ لە ڕێی خۆسەرقاڵکردنەوە بە ئامرازەکان و ناو نیشانەکانی ئێستاوە ئەو ڕێگایە نەگرێتەوە. ئازیزانم لە ماوەی ڕابردوودا ئەڵلقەی نۆزدەهممان لە کتێبی هەنرێکی سنگەر پێشکەشکردن.